ونور أبصارنا محمد وعلى آله وأصحابه أجمعين مسلمانانی خۆشەویست ئیمانداران میوانانی ماڵی خوای پەروەردگار سلام و رحمت و میهرەبانی خوای گەورە لەم کاتەدا کە بەرەو قیبلە دانیشتون لە ئێمە و سەرجەم ئەهلی ئیمان بێ لە ئێمە و سەرجەم ئەهلی قیبلە بێ لە ئومەتی پێغەمبەر صلی الله عليه وسلم خۆشەویستان لە وتاری جومعەی ڕابردوودا لە خزمەت یادی گەورە و پڕشکۆی ئیسڕا و میعراجی پێغەمبەردا بووین صلی الله علیه وسلم لە کاتێکا کە بەسەر ئەو بابەتەدا چوومەوە جارێکی تر لە صحیحی مسلمدا مەقتەعێک هاتە بەرچاوم کە پێغەمبەر صلی الله علیه وسلم لە سەفەر و گەشتەکەیدا بەرەو ئاسمان بە ڕەفاقەتی جوبریلی ئەمین سازدرا بۆ خزمەتی ڕەب العالەمین، ئا ئەم لەقتەیەمان بۆ دەگێڕێتەوە. بە پێویستم زانی لەسەری بوەستین، قسەی لەسەر بکەین و بۆ ئەمڕۆی ژیانی خۆمان توێژینەوەیەکی دەربارە بکەین. دەچینە خزمەت فەرموودەکە کە لە سەحیح موسلیما ئاوا هاتووە، پێغەمبەر صلی اللە علیه وسلم دەفەرموێ، ثم خرجت فجاءني جبريل بإناء من خمر وإناء من لبن فاخترت اللبن فقال جبريل اخترت الفطرة أفما باشان رويشتين برفاقة حضرت جبريل رويشتين جوبریل ماوەیەک لێم دوورکەوتەوە و پاشان هاتەوە، کە هاتەوە دوو قاپی پێ بوو، یەکیان شیری تێدا بوو، یەکیان شەڕابی تێدا بوو، مادەی سەرخۆشکەر و عەرەقی تێدا بوو، هەردووکیشیان لە قاپا بوون. فەرمووی کامیان لەم دوانە هەڵدەبژێری، هەڵیبژێرە. ئەفەمە دەستم برد و قاپە شیرەکەم وەرگرت. جوبریل فەرمووی، اخترت الفطرە، پاکی و خواناسی و یەکتاپەرستی خوات هەڵبژارد. ئیمامی نەوەوی لە شەرحی صحیحی موسلیما دەفەرمێ، ئەی اخترت علامە الاسلام والاستقامە، شیرت هەڵبژارد کە شیر نیشانە و ئیستاندار و بەڵگەی ئیسلامەتی و دامەزراویە. ئەمە فەرموودەکەی پێغەمبەرە صلی اللە علیە وسلم جا مسوڵمانانی بەڕێز یەکێ لە فەرموودەکانی پێغەمبەر صلی اللە علیە وسلم یەکێ لە حیکمەتەکانی ئەوەیە وشەکان هەمووی جێگای ئەوەن لەسەریان بوەستی دوو وشەمان بەرگوێ کەوت شیر لەگەڵ شەراب لەگەڵ عەرەق ئیسلام شیرە جا تەماسای شیرکە و وەصفەکانی شیر لەگەڵ ئیسلام ئەبزانە چۆن وەکو یەک دێنەوە هەموو کەسێک لەم سەر زەویەدا قەرزاری شیرە وایە یان نا بەڕێزان؟ ئایا هیچ کەسێک هەیە بڵێ کە لە دایکم بووم بە نەستەرە گەورە بووم؟ بە قاوە گەورە بووم؟ بە نان گەورە بووم؟ نەخێر هیچ کەسێک نییە هیچ کەسێک لەم سەر زەویەدا بچووکترین مرۆڤ ناودارترین مرۆڤ بێناوترین مرۆڤ ئللا قەرزاری چەند ڵۆپە شیرێکە کە خواردویەتی. ئەو کەسەی لە گەورەییشدا، ئەو کەسەی فام دەکاتەوە و تەبیعەتی دەجوڵێ ماست و شیر و بەرهەمەکانی ناخوا، ئیللا ڕۆژێ لە ڕۆژان قەرزارباری شیرە، چونکە بە شیر ژەکەکەی وەرگرتووە. کەواتە ئیسلام وەکو ئەو شیرە وایە، هەموو کەسێ قەرزارباریەتی. ئەوەی ئەمڕۆ دان بەو ئیسلامەدا نانێ قەرزار باری ئیسلامە چونکە کە دەزانێ فڵان کەس باوکێکی بەرهەمی ئەو ئیسلامەیە دووەم شیر پاکە شیر پاکە و پیسی هەڵناگرێ ئەوانەی کەوا ئاژەڵیان هەیە و زۆربەمان کوڕی فەلاح و جوتیار و خەڵکی لادەین ئەزانی شیر ئەگەر وریای نەوی زوو دەبزڕکێ زوو تێک دەچێ ئەو ئیسلامەتیەش ئاوایە بەڕێزەکەم وەڵاهی چۆن کابرا مەنجەڵێ شیری داناوە ئافرەتەکە دەبێت زۆر وریای بێ لە وەختی خۆیدا بە دیارەوە بێ ئەینا ئەگەر گەرماکەی زۆر بێ ئەگەر سەرماکەی زۆر بێ دەبزڕکێ و تێک دەچێ بە عمل نامێنێ ئەم ئیسلامەتیەش ئاوا پاکە دەبێت بەردەوام ئاگات لێی بێ بەردەوام ئاگات لێ بێت چۆن کابرایەک سەیارەیەکی ئاخر مۆدی پێیە ئەگەر لە کۆڵانێکا ڕای دەگرێ حەموو دەمێ دڵی لایەتی حەموو دەقەیەک دڵی لایەتی ئەبێ مناڵە شوختێکی پێ نەکا بە کەسێ خۆی پێ نەکێشێ وەڵاهی دینەکەشت دەبێ ئاوا ئاگات لێی بێ ئیسلام شیرە پێویستی بە پارێزگاری کردن هەیە سێیەم، شیر دەبێ بە پاکی هەوێن بکرێ، بە دەستی خاوێن، لە قاپی خاوێندا، بە کابرانی خاوێن بگەیەندرێ، ئیسلامیش وایە. ئیسلامیش ئەو دەستەی دەیگەیەنێ دەبێ ئەمیندار بێ، دەبێ دەستێکی پاک بێ. چەند کەس هەیە بە دەستی ڕەش ئیسلامی لەبەر چاو ناشیرین دەبێ فەقیرە. چەند کەسێ لەو ئەوروپا و ئەمریکا و ئەوانە ئافرەتێکە داماوە دەگەڕێ بۆ نور و ڕۆشنایی لەو ئەوروپایە شکی نابا شوو دەکا بە کوڕێک بەس لەبەرەوەی خاتی مسلمانە کەچی مسلمانەکە دەستی دەبڕێ ئەویش ئیش شێوەیە پێتی لجوویەکی پێوە بێ دوای تەڵاق لێداتەوە بەڕەڵای دەکا ئیسلام دەبێت بەکو شیرەکە بەدەستی پاکەوە بێ ئەمجا لەزەت و تامی خۆی دەدا چوارەم، گۆشت و ئێسقان و مۆخ و هەموو کرۆمۆزۆماتی ناو خوێنت پێکهاتەی شیرە، هەمووی لە شیر پێکهاتووە، هەموو ڕەوشتە جوانەکانیش، هەموو بەرهەمە شیرینەکانیش، هەمووی بەرهەمی ئیسلامە، چۆن ئەوانە هەمووی بەرهەمی شیرە؟ پێنجەم، شیر دەستی مرۆڤی تێدا نییە، هەموو ئەم کەونە هەوڵ بدە وەڵاهی ناتوانێت ڵۆپە شیرێک لە مەمکی ئافرەتێکا دروست بکا. تەشبیه بە ئینسان نەبێ لە ئاژەڵیشدا وایە هەموو دنیا هەوڵبدان ناتوانێت ڵۆپێ شیر دروست کا سبحان اللە جومعەیە باسم کرد تۆ بەس بیر لە شیری مانگایەک کەو کە ڕۆژانە دەیخۆی ئەو کایەی کە دەیخوا هەرچی تەڕایی بێ تێیدا نەماوە هەموو شەریکاتی پێشکەوتوو تەکنەلۆژیای ئەم سەردەمە بێنە بە هەزاران تەن کا لە مەعمەلێکدا دڵۆپێ شیری لێ پەیدا نابێ سبحان اللە کە چی لە گوانی ئەو مانگایەدا دەبێتە شیر ئەو ئافرەتە بەس نانی وشکی بخوا دەیکا بە شیر دەستی مرۆڤی تێدا نییە شیر بەڵام ئەو ئیسلامەش وایە دەستی مرۆڤ کردی تێدا نییە دیاری خوایە و لە ئاسمانەوە نێردراوە بەرهەمی دووەمیان کە پێغەمە فاڵسەلم نەهی لێکرد و وەری نەگرت شەراب بوو عرق بوو شەراب بەرنامەی مرۆڤ کردە دەستکردە قانونی بەشەرە تەماشاکە چۆن عەرەق بە دەستکرد دروست دەکرێ، خورمای گەنی و ترێی ڕزی و ئەمانە هەموو دێنن لە چاڵێکا بۆگەن دەکرێ و دروست دەکرێ و دەکرێ بە شەراب، بەرنامەی مرۆڤکردیش وایە، بەرنامەی دەستکردی ئینسانیش ئەوایە، لەم پچڕێک و لەو پچڕێک، ئێستا قانوونی فەڕەنسی لە سەدا حەفتا و پێنج ی ئیسلامە، بە هەموو شەق و شڕێکەوە لە سەدا بیست و پێنج کەیان بۆ پەیدا نەکراوە، تەماشاکە بۆگەنیان پێکردووە. قانونی بەشەر وەکو شەڕاب وایە وەکو عەرەق وایە ئەها عەرەق هەندێک خەڵک دەکا بە سەرمایەداری گەورە هیوا هەیە ملیۆنلەرە بە عەرەق فرۆشی بەڵام هەزاران خەڵکیشی ئیفلاس کردو قڕ بەسەر کردو ماڵ وێران کردووە قانونی بەشەریش واللهی وایە قانونی بەشەریش هەندێ دیکتاتۆر و خۆبەزلزان و مەسئول پێی دەچنە کورسی دەسەڵات و پێی دەبنە پاشا ئەو میللەتە مەزڵومەشی پێ بەنج و گێژ دەکرێ و قڕی بەسەرا دەکرێ عەینی عەرەقەکە سبحان اللە لە فەرموودەکانی پیامبەر صلی اللە علیە وسلم چەند جوانە قانونی بەشەر عەرەق عەرەق بەس فەقیه هەژار و فەقیرەکەی پێ بەنج دەکرێ ئەو کاتەیە کە گورگ دەکرێ بە شوانی میللەت ئای قڕ بەسەر ئەو ڕانەمەڕەش کە گورگ شوانی بێ جاخوا دەفەرمێ يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم خوا لەگەڵ ئێمەی ئیماندارێتی خوا بە ئەهلی ئیمان قبوڵمان کا خوا دەفەرمێ ئەی ئەهلی ئیمان ئەی ئەو کەسانی کە ڕووتان کردوتە ئا ئەم ماڵەی خوا لەم وەختی گەرمایەدا وەڵڵاهی وابزانە خوا تاک تاک لەگەڵ ئێمەیەتی وابزان ڕاستەوخۆ لەگەڵ تۆ قسە دەکا پەیامی خوایە و گوێی بۆ شتکە پەیامەکە ئەوەیە ئیستەجیب لله وللرسول دوو شت وڵامی خوا وڵامی پێغەمبەرەکەی خوا بدەوە اذا دعاکم کاتێک خوا و پێغەمبەرەکەی خوا بە قورئان، حەزرەتی محمدی امین صلی اللە علیە وسلم، بە فەرموودە زێڕینەکانی بە بوخاری و موسلیم و سوننەکانی، بانگتان دەکات بۆ چی؟ لما یحییکم، بۆ ئەوەی ژیانتان پێ ببەخشێتەوە. کەسێ پرسیار دەکات خوایە جا بۆ ئێمە مردووین؟ ئەها قورئان ئێستا بەداخەوە کراوە بە هی مردوان ئەو قورئانە هاتوە زیندوان نەهێڵێ بمرن ئێستا کابرا بە حەیاتی ئیمانی بە قورئان نەبوە لە دوای مردنی قورئانی بۆ دەخوێندرێ دەڵێ ئیلا ڕوحی شەهیدی مەرحومی فڵانی فڵان کە بە حەیاتی ئیمانی بە ئایەتێکی قورئانی نەبوە دەیەوێ مردوەکەی پێ زیندوو کاتەوە خوا دەفەرمێ مەهێڵە بمری بەڵام مردنی لاشە نا ئەم ئیسلامە بە گوێکردنی قورئان و سوننەتەکانی پێغەمبەر صلی اللە علیە و سلم ناهێڵێ بمری بەڵام نەک مردنی لاشە مردنی لاشە بەرەکەتە و لە دنیا ڕزگارت دەبێ ناهێڵێ عەقیدەت بمرێ عەقیدە پێش ئەوەی ئەم نوری قورئان و سنەتی پێغەمبەر صلی الله علیه و ئەزانی خەڵک چۆن دەژیا یەکێک لە عربی باسی خۆی دەگێڕێتەوە ئەڵێ هۆی مسلمان بوونم ئەوە بوو بتێکم هەبوو ئەو بتە لە بەر تاشی بووم، بە سمارتە لووسم کردبوو، چەورم کردبوو، پەڕۆیەکی جوانم بە سەرا دابوو. دەمگوت ئەو بتە خوامە، خوا! داوای منداڵم لێ دەکرد، داوای نەخۆش، شیفای نەخۆشیم لێ دەکرد. ئەگەر دەچووم بۆ سەفەر، ماڵ و منداڵم بەو دەستا، دەمگوت ئاگات لێیان بێ. سبحان اللە ئینسان کە لە خوا بە دوور بوو، چەند جەهالەت دەیگرێ. بۆیە دەڵێن سەردەمی جاهیلی، ئەیە نەفامی لەوە نەفامیتر چی هەیە، بەردێک بکەی بە خوا. ئەڵێ لەو خواردنە خۆشەی کە لە ماڵێدا هەمبوو بۆ خۆم لێم نەدەخوارد، دەمبرد لەبەر دمی ئەوی دامدەنا ڕۆژێک شەوێک چەند سەعاتێک بمێنێتەوە بۆی ببێتە موفتەڕک و بێمەوە ئینجا بۆ خۆم لێی بخۆم موبارەک ببێ. وەڵا ئەڵێ ڕۆژێک ماوەیەکی پێ چوو سەیرم دەکرد ئەو خواردنەی دامدەنا خواردنەکە نەدەما. دڵم زۆر خۆش بوو کوتم بەو خوایە خواردنەکەی خواردووە خوایەکە. یانی هێشتا خۆی قەناعەتی بە خۆی دەکرد کە ئەو بتە ئەو خواردنەی خواردووە. بەڵام ویستم پەڕۆیەکەی سەری پاکەمەوە بۆی بشۆم کە سەیرم کرد بۆن میزێکی زۆر ناخۆشی لێ دێ ئەبێ خۆیاکە میزی بە خۆیا کرد بێت بەڵام بۆ لە لای سەریەوە ئەڵە زۆر بۆن میزێکی پیسی لێ دەهات یەک دوو جار ئاوا بۆم سڕێەوە پەڕۆکەم پێدا دەدایەوە کە سەی دەکەم نە خواردنەکە ماوە نە پەڕۆیەکە پاک ماوە خۆم لێگرت لە کولانکەیەکەوە سەردەمی ئەو کاتە نە دەرگای و مقەفەتی وەگەستا هەبووە نە پەنجەرەی ئاوا سەی دەکەم ڕێویەک بە خواردنەکە فێر بووە بیابانە ڕێوی لە کونەوە خۆی ئەکاتە ژوورەوە خواردنەکە دەخوات دەچێت لەسەر تەپڵی سەیەوە میزگیشی پێدا دەکا ئەم پیاوە عەقڵی جوڵا ئەم کە پیاوە فیتڕەتی هاتە زۆر ئیسلام فیتڕەتە ئەو شعرەی گوت ئەو بیابان نشینانە زۆری شاعری عەرەب لەوانەوە پێکاتوە ئەو شعرەی بۆ هات وتی رب يبول الثعلبان برأسه لقد ظل من بالت عليه الثعالب فلو كان ربا كان يمنع نفسه فلا خير في رب نأته المطالب برأت من الأصنام في الأرض كلها وآمنت بالله, بالله الذي هو غالب ناوي خواه في غنبري بيستبو خواه كي تاكو تنهاو بدا صلاة فوق دا صلاة همو دا صلاة دارانا وتی جا تخوا خوایەک ئای من چەند گێل و نەفامم خوایەک ڕێوی میز بە سەری داکا ئەبێت چ خوایەک بێ خۆ ئەگەر خوا بوویایە دیفاعی پێ لە خۆی دەکرا من چەند ساڵە داوای شتی لێ دەکەم ئەگە ئەم خوا بوویایە نەیدەهێش ڕێوی خوانەکەی بخوا و میز بەسەر تەپڵە سەری داکا و زەلیلی بکە خوایە بە شاهید بەوا من تۆی خالقم ناسی بێبەریم لە هەموو بتێک لەم سەر زەوێدا ئیمانم هەیە بەخوای دەسەڵاتداری هەموو دەسەڵاتداران موسڵمان بوو بەس بەم دیمەنە. ڕەنگە پێت سەیر بێ بڵێی بتپەرستی نەماوە وەڵایی بتپەرستی وا هەیە لەو بتپەرستە بتپەرستترە قەسەم بەخوا هی وا هەیە ڕسمێک دەپەرستێ ئاڵایەک دەپەرستێ حیزبێک دەپەرستێ ئێمە مەبەستم کەسێکی دیاریکراو نییە وا دەزانێ ئەگەر ئەو نەبێ دەمرێ لە برسان ئەوەندەی ئەو ئیمانی بەو بتە هەیە ئەم ئەوەندە ئیمانی بەوە هەیە بەو بیر بەو پوڕ و پوچادەی ئەم سەردەمە هەیە بەڵام بەچی ئەم سەردەمە خەتەرترە چونکە تەلەفیزۆنیشی هەیە مدیان سەدەمە خەتەرترە چونکە جەریدە و ڕۆژنامەشی هەیە ئەیەوێ قەناعەتیشت پێ بکا کە ئەمە ڕاستە و لە هەڵەش ناتگەڕێتەوە جاران هەر زەرەری پێ نەدەگەیاندی ئێستا قازانجیشت پێ ناگەیەنێ و لە زەرەدەکانیشی ئەمین نی بەڵێ والله غالب على امره سبحان الله لەم وشە جوانە خوا دەسەڵاتدارە بەسەر هەموو شتێکە ڕووداوێک کە لەم کوردستانەدا لە ماوەی مانگێک لەمەوبەردا ڕووی داوە. ڕووداوەکە بەسەر کەسێکا هاتووە، ناوی مەشهوورە، ناوهێنان پیشەی مینبەری پێغەمبەر صلی اللە علیه و سلم نییە. لە گۆڤاری گوڵاندا بابەتەکە بە درێژی و بەرچاوکەوە نووسراوە. ئەم پیاوە نەخۆش کەوتووە. نەخۆشی مەعنای ئەوە نییە بڵێی فڵان کەس خوا غەزەبی لێ گرتووە، قەت غەڵەت حاڵی مەبە. نەخۆشی مەعنای ئەوە نیە بڵێی خوا غەزەبی لە فڵان کەس گرتووە، خوا بەندەناسە و عاقبەت خێری ئەنجامی هەیە، بەڵکو کەسی وا هەیە خوا زۆر خراپە، خوا نەخۆشیی بەسەر دێنێ، بەو نەخۆشیە دەگەڕێتەوە بۆ لای خوا، مەبەستمان لەوە نیە فڵان کەس چاکە یان خراپە، ئەوە خوا خۆی بڕیار دەدا، بەهەشت و جەهەنەم بەدەست خۆیەتی، موڵکی خۆیەتی، قسەی ئێمە تێیدا ناخوا. ئەم پیاوە باسی خۆی دەگێڕێتەوە، لە ئەمریکا گەڕاوەتەوە لەم چەند ڕۆژەدا تووشی سەرەتانی جگەر و سپڵ بووە پەنا بەخوا، کوشندەترین جۆرەکانی سەرەتان. لێیان پرسیەوە لە ئەسەری چیەوە تووش بووی؟ ئەڵێ پارکێکم هەیە حەدیقەیەکی زۆر گەورە چەند دۆنم عەرزی کڕیوە، هەموو نەمامەکانی لە خاریجەوە بۆ هێناوە، زۆر دەوڵەمەندە، زۆری دەستکەوتووە بە ناوی هونەر و منەرەوە. هەموو نەمامەکانی بە ڕەدیف و بە ڕیز، هەر یەکە لە جۆرێک، هەر یەکەی هی وڵاتێک. باخ پێگەیشتووە و چیمەن دروست کراوە و ئێوارە عەسرێک چووە شتێکی تێدا بخوا، یان بخواتەوە، خوا دەزانێت. ئەڵێ لەو کاتەدا هەستم کرد کزەیەک لە پژملمەوە هات. بە پەلە دەستم بۆ برد، مێروولەیەک بوو مێروولەکەم کوژ لێم کردەوە، بەڵام هەر ئەو ئازارە بوو بە هەموو لەشما بڵاو بۆوە. کاتێ چۆتە ئەمریکا فەحسیان کردووە وتویانە ئەو مێروولە لە کاتێکا گەڕاوە بۆ خۆراکی خۆی لەو زەهرانەی بە باخەکەوە کراوە هەندێکی هەڵگرتووە. ئەو شوێنەی مێروولەکە گازی لێگرتووە شاڕەگی حەیاتی ئەو ئینسانەیە، ڕێک دڵی داوێتە ناو جگەری سبحان اللە، ڕێک جگەری لەت کردووە و ڕزاندوویەتی. ئاگادار بە دژایەتی خوا ناکرێ بە یەک مێرو لە دەتوانێ لە ناوت بەرێ کێ خۆی زۆر بەزل دەزانێ کێ دەیەوێ محارەبەی ئەم دین و ئیسلام و قورئانە بکا وەڵاهی خوا بچوکترین سەرباسە ئەم مێرو لە هەر حیسابی بۆ ناکەی لە یەک دەقە دەتوانی ملیۆنێکی لێ بکوژی بە کوێوە بە شاڕەگی حەیاتی ئەو ئینسانە دانوساوە یەکسەر لە خوێنەوە گەیشتۆتە ناو جگەری و جگەری لەت کردووە ئاگات لە خوا بێ ئەوە ئیسلام ئە ئەوە هات ئەوە ئیسلام دەفەرمێ ژیانت پێ دەبەخشم چونکە کە بە بێ ئیمانی مردی هەتا هەتایە سەرگەردانی کە خواناس بووی نەخۆش بی هەژار بی قەرزار بی نەدار بی کڵۆڵ بی کزۆڵ بی بە سەربەرزی دەچێەوە لیقای خوا کەواتە ژیانت مسۆگەرە چونکە قیامەتت مسۆگەرە ئیسلام هات ئا ئەوەی بە ئێمە بەخشی جا خوا دەفەرمێت جوابی خوا بدەوە جوابی پێغەمبەرەکەی بدەوە ژیانت مسۆگە دەبێ ئیسلام عەقڵی زیندوو کردەوە، ئیسلام ڕەوشتی زیندوو کردەوە، ئیسلام ڕەحم و بەزەیی زیندوو کردەوە، ئەو کۆمەڵگا دووڕەقەی عەرەب بوو وای لێ هاتبوو پێغەمبەر صلی اللە علیە و سلم یەک دوو کیلۆ گۆشتێکی بۆ هات فەرمووی ئەبا هوڕەیڕە وەختی ئێوارەیە و درەنگە ئەم کۆمەڵە گۆشتە بەرە بۆ ماڵی فڵان ئافرەتی بێ هاوسەر بێوەژن کە کۆمەڵێ هەتیوی هەیە. کە چوو لە دەرگایدا خەڵکی ئەو زەمەنە کارەبا و چرا و شتیش کەم بووە هەر زوو پێش مەغریب ئەگە خۆراکێک هەبوو بێ خواردوویەتی کە لە دەرگایدا وتی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەم خوانەی بووە تۆ منداڵەکانم ناردووە خوشکەکەم وتی ماڵی ئاوا بێ و خوا لە لوتفی کەم نەکا و بە زیاد بێ و خوا خێری خاوەنی بنووسێ بەڵام وەڵی من خۆم و مناڵەکانم هەندێک کولەرەی جۆمان هەبوو خۆمان لێ تێر کرد و مناڵەکانیش خەوتون تخوابی بە بۆ ماڵی فڵان بێوەژن نەوەکۆوان نانیان نەخوازێ سبحان اللە ئەو ئیسلام ئەوەی پێگەیاند حەو ماڵی پێکرد ئەبو هورێرە حەتا هاتەوە ماڵی یەکەم چونکە ئەوانیش هەر یەکە بۆ یەکێکی دەگێڕایەوە ئەو دەیگوت فڵان کەس لە من فەقیرترە بەڵام لە کۆمەڵگای ئەمڕۆدا ئەو ڕەحم و بەزەیە نەما ئەوەی کە ئیسلام خەڵک فێری بووە باوکە و دایکە و مامە و خاڵە و پوزدا و ئامۆزا هەموو دەرهەمەی ئەم دینە ئیسلام ژیانی پێبەخشیوی لە وڵاتی مەکسیک لە ڕۆژنامەی پشووی کوردستانی نوێدا نووسراوە، ئافرەتێکی مەکسیکی خاوەنی چوار سەد هەزار دۆلارە نەخۆش کەوتووە لە سەرمەرگە، وەسێتنامەکەی ئەوەیە، وتویەتی کاتێک کە مردم شارەوانی ئەو شارە سەرپەرشتی ئەو ماڵ و سامانەم بۆ بکە، ئەو خانوو چوار سەد هەزار دۆلارە، دوانزە پشیلە و چوار سەگم هەیە بۆیان سەرف کە هەتا دەتۆپن و نەجاتیان دەبێت. نە باوکم هەیە، نە دایکم هەیە، نە کەسم هەیە. ژیانم لەگەڵ ئەو دوانزە پشیلە و چوار سەگەیا بەسەر بردووە. لە وڵاتی ئێمەشدا هەتا ئەم بێدینیەم پەرەی نەستان بوو، پیرێژنێک نەخۆش دەبوو، دە کوڕەزا و بیست شخاڵۆزا و پوورزا بە دیاری و بنوازی لە کاسپی دێنا هەتا ڕووحی دەردەچوو پێی عەیب بوو بە جێی بێڵێ. ئەو ئاوی بە دمەوە دەکرد و ئەو یاسینی لەسەر دەخوێند و ئەو دوعای بۆ دەکرد. بەڵام ئەوە کە بێدینی هەیە، ئێستا خەڵک ڕێزی باوک و دایکیشی ناگرێت، چ جای بگاتە نەنک و باپیر و ئەمانە. ئیسلام نەبێ ویژدان نامێنێ کە ئینسان ویژدانیشی نەما نرخی نامێنێ واللهی ویژدان هەر بڵێم باری کردو درۆ نییە کوا ویژدان ماوە بەداخەوە ویژدان مەگەر لە لای ئەهلی ئەم مزگەوتانەوە ئەهلی دەستنوێژ و ئەوانە ئینا ویژدان باری کرد کە پێغەمبەر صلی الله علیه و سلم دیاری کرد نرخی ئەو ئینسانە بە ویژدانی ناو دڵیەوەیەتی کابرایەک مەڕدار بوو لە بیابانێکا سەردەمی پێغەمبەرە سەڵ سەلەم بۆ خۆی فەقیرە مەڕداری دەکرد کابرایەکی نەگبەتی ماڵوێران شەیتان چۆ کەڵکەڵەی مێشتیەوە وتی ئەم شەو خۆی بۆ دادەنووسێنم یەک دومەڕی دەدزم وەڵا فعلا نەخشەکەی دانا لە کاتێکا لە پەچەی حیوانەکە نزیک بۆ دەستی بۆ مەڕەکە بگرت سەگەکە بە ئاگا هات سەگی پاسی ڕانە مەڕەکە سەگ پەلاماری دا و خۆی کێشەشا قڕقڕاگەی پیاوەکەی هەڵبڕی کابرای دەست سەرەنجام کێشەکە چوە لای پێغەمبەر صلی اللە علیە و سلم، ئەی پێغەمبەری خوا ئەم پیاوە کوژراوە کەسوکاری ئێمەیە سەگی ئەم پیاوە کوشتویەتی لە کوێی کوشتوە؟ ڕۆژ بوو یان شەو بوو؟ وەڵا نیوەی شەو بوو، نیوەی شەوە وەختی سەردان نیە بۆ سەردان نەچوە، لە دەرگای ماڵ بوو، نەوەڵا لە دەرگای حەوشەی مەڕەکەدا بوو، کەواتە بۆ دزی چوە، دەستی بە دووجی مەڕەکەوە بوو کە ویستی پەلاماری داوە، پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی خوێنی ئەم پیاوە بە هەدەر چوو. خوێنی نییە کابرا لە دزیا بکوژێ خوێنی نییە والکلب خیر منه نەک هەر ئەوەندەش فەرمووی وەڵڵاهی ئەم سەگە لای خوا لەو پیاوە دزە باشترە سبحان الله والكلب خير منه نرخی ئینسان بەو پاکێتیەوەیەتی بەو ویژدانە زیندوێتی بەوەیە کە چاودێری حکومت لەسەری نەبوو چاودێری خوا بەهی خۆی بزانێ ئەوە نرخی ئینسان پەیدا دەکات جا ئەمە گەر ویستویەتی دوو مەڕ بدزێ والکلب خیر منه بێ ئەی ئەوەی دەیەوێ هەموو ماڵی ئەو میللەتە بدزێ ئەی ئەوەی دەیەوێ شارۆچکەیەکی ئاوا لەبەر چاوی خۆتا دەیبینی چەند ملیار دیناری ئەمەی بۆ سەرف کرا لەم پارەیە کەچی ئێستا سەر لە نوێ ئەوە هەمووی ڕەفز بوو و کابراش پارەی خۆی خوارد و کەسیش نێ بڵێ پشتی چاو دوو بلۆی پێوەیە کەسیش نیە محاسبەی کە ئەوە ناوی بڵێی والکلب خیر منه سەگ زۆر لەوە باشترە لەو کاربەدەستەش باشترە کە بۆی ئیمزا کرد و شکر و تەقدیری بۆ نووسی ئەوە هی بێهەمی بێدینیە بێدینی هی ئەوەیە کە ئیسلام حاکم نەبێ جا کەواتە ئیسلام واجبە هەمومان پارێزگاری لێ بکەین هەر هی مەلای مزگەوت نیە هەر هی مام حاجی فڵان شێخ نیە من ناڵێم چی دەستی هەموو خراپەکارێک بگری بەڵام لانی کەم کاکی من دەتوانی دەستی ماڵ و منداڵەکەی خۆت بگری واللهی ئافرەت دەبینی عەبای بەسەرەوەی لەو بازارە قسم بەخوا بە چاوی خۆم بینیومە ئافرەتەکە تەزبیحی لە ملایە و تەزبیحات دەکا و خەون بۆ مەلا دەگێڕێتەوە و عەرش و کورسی لە خەوا دەبینێ ئەوەندە لە خوا نزیکە بە حسابی خۆی کچەکەی لەگەڵ یایەتی سوێند خۆی نازانی ئەمە کوڕەیان کچە ئەو سەلاجە کابرا میوەی لێ دەردێنێ ئەویش بیرەی لێ دەردێنێ نابێ نابێ لە سەلاجەیەکە حەڵاڵ و حەرام کۆ بێتەوە کوڕەکەت عەرەقی لێ دەرمێنێ و تۆ میوەی لێ بخۆی ئەبێ ئاگای لێ بێ خۆت یەکلایی کەیەوە دین هی هەموومانە خوا دەفەرمێ موسیبەتەکە کە هات هەر بێدینەکە نابێتەوە تۆی دینداری چونکە بێ هەڵوێست بووی بەڵام لانی کەم دەتوانین لە ماڵی خۆتا بە هەڵوێست بی ئەمە وتاری ئەمڕۆمان بوو ئایا دەتوانین بیکەین بە کردەوە بەڵێ دەتوانین شانازی بە دینەکەی خۆتەوە بکە ئیسلامەتی دوەرگرتووە لێ شارەزاوی جمعە بە جمعەواری دەگری ئەوەندەی خەمی دنیامانە نیو ئەوەندە خەمی ئەم دینەمان بێ هەمومان سەربەرز دەبین قیامەتمان ئاوەدان دەبێت سەربەرزی دنیا یحییکم ژیانت، ماڵت، نامووست، سەروەت و سامانت، کەرامەت و عیزەتت پارێزراوە بە ئەم ئیسلامەتیەوە. وەڵاهی ئەمڕۆ خەڵک خەمی هەموو شتێکی دی ئیسلامەتی لە دوای هەموو شتێکەوەیە. بەڵام بائە بە ئاگا بین. با بە ئاگا بینەوە پێغەمبەر صلی سلام شیری هەڵبژارد. ئەها دکتۆرەکان ئێستا هاوار دەکەن ئەڵێن ئاگاتان لێبێ خەڵکینە شیری دایک لە هەموو شتێک چاکترە بۆ کۆرپە. هەموو دکتۆرێک وا ناڵێ هەموو دەزگای ڕادیۆ تەلەفیزۆن و ئیعلام وا ناڵێ با ئەڵێ ئاگاتان لێبێ شیری دایک لە هەموو شتێک پاک و خاوێنتر و بێگەرترە بۆ خۆرپا دە وەڵڵاهی دەبێ ئاوا هاوار بکەن سیاسەت مەدارەکان بڵێن ئیسلام لە هەموو شتێک پێویسترە بۆ مرۆڤ بە تایبەت بۆ مرۆڤی کورد بە تایبەت بۆ ئەو میلەتەی کە بە مسلمانی لەدایک بووە بە مسلمانی ژیاوە مزگەوت و میحرابی لەناودایە با بگەڕێینەوە بۆ لای خوای پەروەردگار ئیشەڵڵا خوا ڕەحممان پێ دەکا یاڕەبی خوایە لە ڕەحمی خۆت بێبەشمان نەکەی خوایە ڕەحمانیەت و ڕەحیمی خۆ لە دنیا و قیامەتا لەگەڵمانا بێ یا ڕبی خۆیا لەم ڕۆژە مبارەکەدا بەدەستی بەدەست نوێژ و بەرەو قیبلەی تۆ وەستاین و لێت دەپاڕێنەوە یا ڕبی خۆیا ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری یا ڕبی خۆیا ئەوەی نەخۆشە و داوای دوعای خێری بە تایبەت کردو خۆیا ڕحمی پێکەی و شیفای بەخێری بۆ بنێری یا ڕبی خۆیا ئەو کەسانی کە بردون لە گوناهیان خۆش بی ئێمەی مسلمان کە پابەندین بەم دینەوە یاڕەبی خوایە زیاتر پابەندمان کە ئیستیقاممان پێ ببەخشی ئەوەی ڕۆڵەی لار و لەوێر و خراپەکارە یاڕەبی خوای هیدایەتی بەخێری بدەی ڕەحمی پێ بکەی بیگەڕێ بە بێ ئیمانی نەمرێ ئەوەی قەرزار و نەدارە یا ڕبی خوا دەرگایشی ڕست ڕۆزی لێ بکەیەوە ئەوەی بەزەی بە مسلمانان دادێتەوە یا ڕبی خخوای بەزەیت پێدا بێتەوە یاڕەبی خوا لەسەر دنیادا بەسەر بەرزی بژین لە ڕۆژی قیامەتا بەڕووی سپی بە خزمەت تۆ بگەین بەڕووی سپی بە خزمەت پێغەمبەری خوا بگەین صلی الله علیه وسلم عاقبەتی هەموو لایەکمان خێر بکەی ڕەحم بە پیر و گەنج و لاومان بکەی ئاواتی هەموو گەنج و لاوەکانمان بێنێ جێ لەسەر خێر آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين الحمد لله الذي نور بكتابه القلوب وأنزله في أوجز لفظ وأعجز أسلوب فهو الحجة البالغة والدلالة الدامغة والعصمة الواقية وهو الشفاء لما في الصدور والحكم العدل عند مشتبهات الأمور أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله